خوای کۆنی ئامون خویەکی پڕوپوچ پەرست و خوێن مژوو بێ بەزەی و پاڵپشتی دەوڵەمەند و زۆردارەکان بوو ڕێگەی بە کەس نادا کە بپرسێ بۆچی و ئەمەی بە کوفرە زانی چونکەی زانی کە گەر خەڵکی بتوانن بپرسن بۆچی ئیتر چیتر ناچنە ژێر باری زۆرداری و چەوساندنەوەی ئەوان بەڵام خی نوێ ئازادی بە خەڵکی دابوو کە هەرچیەکی ئەیانوێت بپرسن و هەرچیەکیان ئەوێت بیکەن بە مەرجی ئازاری خەڵکی تر نەدەن خی نوێ خەڵکی لە بیر و باوەڕی پوچ خوڕافات و ترس و نەزانی ڕزگار کرد بەڵام ئەو پڕ و پوچ پەرستی و ترس و نەزانیە بە جۆرێک بەسەر خەڵکیدا زاڵ ببوو کە تەنانە دەترسان ئەو شتانیان لەدەست بچێ ئەگەر خۆی تازە شێوەیەکی هەبواە خەڵکی زووتر ئەیان پەرست بەڵام میسرەکان ناتوانن لەوە بگەن کە لەوانەیە خویەکی بێوێنە و بێ پەیکەر هەبێ خەڵکی ناتوانن تێبگەن کە خوای نوێ وەکو سروش دوایە کە لە هەموو شوێنێکە بەڵام کەس ئەو نابینێت و ئاسەواری ئەو لە هەموو شوێنێ هەیە بەبێ ئەوەی شێوەیەکێ بێ خەڵکی توانای تێگەشتنی ئەویان نییە کە بزانن هەموو ئەو خۆیانەی کە تاوە کۆمڕۆ هاتوونە تەنها بۆ کاروباری دنیای هاتوونە و تەنها ئەتونە کە جگە لە کار و کرداری دنیایی بەختیاری هەتاهەتایی مرۆڤ دەستەبەرەکا خەڵکی بە هۆی هەزارەها ساڵ پڕ و پەچ پەرستیەوە ناتوانن لەوە تێبگەن کە کاتێ فیرعەون ئەڵێ ئاتون لە خودی ئێوەدا و لە ناو دڵتاندایە نەک لە شوێنێکی تر مانای چیە ئەوان ڕاهاتون کە خوا لە شێوەی بت لە دەرەوەی خۆیاندا ببین و خوای نەبینراو کە لە هەموو شوێنێ و لەوانەیە لە ناو دڵی مرۆڤیشدا هەبێ بۆ ئەوان مەفهومێکی نییە فیرعون وازانێ کە هەموو خەڵکی بەقەدەر ئەو هەست و هۆشیان هەیە و ئەتوانن لە وتەکانی ئەو تێبگەن و ئاگای لەوە نییە کە لە هەزاران ساڵ لەمەو بەرەوە لە سەردەمی دروستکردنی هەڕەمەکانەوە تاکوەمڕۆ خەڵکی نەزان و پڕ و پوچپەرست بوونە و ئەم سەردەمە درێژخایەنەی نەزانی و خڕافات پەرستی خەڵکی لە ئاژەڵەکانیش بێهستر کردووە و ناتوانن تێبگەن کە خوا لە دڵی مرۆڤدایە بۆ نمونە یەکێک لەو شتانەی کە فیرعون ئەیڵێت ئەوەیە کە هەموو کەسێ خویەکی لە دڵی خۆیدا هەیە و بە ژمارەی تاکەکانی مرۆڤ خوا هەیە و هەر میسرێک کە ئەموتێ ئەبیستێ وازانە کە فیرعون شێت بۆڵێت ئەگەر بەقەدەر ژمارەی تاکەکانی مرۆڤ خوا هەبێ ئەی چێ خویەکان بپەرستێ چونکە خوا ئەوەندە زۆرە بێ کە بۆ پەرستنی هەرخوایەک تەنها یەک کەس ئەمێنێتەوە فیرعون لەوانەیە بتوانێت کە هەڕەمێکی وەکو هەڕەمی گەورە دروست بکە بەڵام ناتوانێت ئەو بیر و باوەڕی کەمیراتی هەزاران ساڵی ئەو خەڵکەیە لە ماوەیەکی کەمدا لە ڕوحی میسرەکان دەربکات و دوورخستنەوەی بیر و باوەڕ لە ڕوحی میلەتێکدا لە دروستکردنی هەڕەمی گەورە سەختترە لەو سەفرەدا من ئەمبینی کە چۆن چێڵگەکانی میسر لە دوای قڕولی تاوی نیل بەبێ کشت و کاڵ ماوەتەوە و لە جیاتی قەدی گەنم زیوان و گەزنە و گژ و گیای تر ڕواوە لەگەڵەوەشدا کە کاتی تۆکردن بوو بەڵام وەرزێران دەستیان خست بۆ سەر دەست و تۆویان ناچاند و هەندێ لە جوتیارەکان زەویەکانیان بەرەڵا کردبوو ڕێگەی شارەکانیان گرتبووە بەر چونکە وایان بیرەکردەوە کە کێڵگەکانیان بەر نەفرەتی ئامون کەوتووە و جگە لە گەنمی ئافەت لێکەوت و هیچی تری لێ ناڕوێ لە هەندێ لەو جوتیارانەی کە لە خانوە قوڕەکانی خۆیان دانیشتبوون پرسییم کە ئێوە بۆچی تۆو ناکەن و بۆچی بەم تەمبەڵیە خۆتان گرفتاری برسێتیەکەن وەڵامیان دایەوە کە تۆ چاندنی ئێمە بێسوودە چونکە لە پاژەوەی کە کاتی درێ نەدێت جگە لە گەنمی لەکەدار هیچ تێ بە نسیبی ئێمە نابێت و هەموو مناڵەکانمان بەهۆی خواردنی ئەو نانەی کە لەم گەنمە دروستمان کردبوو مردن. لە شاری ئاسۆدا کەس ئاگای لەم نەخۆشیە نەبوو کە هۆیەکەی گەرمی لە کەدار بوو من بۆ یەکەمین جار وەصفی ئەم نەخۆشیێن بیست ئەم نەخۆشیە تەنها مناڵانی ئەگرتەوە ژن و پیاوە پێگەیشتووەکان لەم نەخۆشیە پارێزراو بوون سکیم مناڵان ئاوسا و پزیشکەکان نیانەتوانی چارەسەری بکەن و ئەو مناڵانە بەدان بەخۆدانانی ئازارێکی سەختەوە گیانیانەدا من لەو باوەڕەدا نەبووم کە هۆی ئەو نەخۆشیە گەرمی لەکەدار بێ بەڵکو ئەوم بە یەکێک لە نەخۆشیە لێگرەوەکانی ئاو ئەزانی کە لە پایز و زستاندا بە بۆنی لافاوی نیل لە میسەردا زۆر بوو بەڵام وەرزێرەکان ئەیانوت ئەو نەخۆشیە بەهۆی خواردنی گەرمی لەکەدارەوە لە مناڵاندا دروزەبێ منم زانی کە فیرعەون لەبارەی ئەم نەخۆشیەوە بێ تاوان بوو چونکە ئەو نەیەویست ئەو نەخۆشیە دروست ببێ بەڵکو تاوانی خوای کۆن ئامون بوو کە ئەو نەخۆشی خوڵقاند بوو یان کاهینەکانیان گوناهبارن کە بە هەندێ ئامراز بوونەتە هۆی پەیدابوونی ئەو بیماریانە من لەبەرەوەی کە بە پەلە بووم بگەمە تەبەز بە سەوڵ لێدەرەکانم وت کە خێراتر سەوڵ لێبدەن و هەندێ پارەمدا پێیان کە لە نێوان خۆیاندا بەشی بکەن چەند ساتێ دوای ئەوە گوێم لێبوو سەوڵ لێدەرەکان لە ناو خۆیاندا گفت و گویانە کردویان وت بۆچی ئەمە خێراتر سەوڵ لێ بدەین هەتا کۆم پیاوەکە وەکو بەرازی قەڵە وایە زووتر بگاتە جێ ئەو باوەڕی بەخوایەکەیە کە لە لای ئەو هەموو کە سەیەکسانە و ناچونیەکی لە نێوان پزیشکی فرعون و سەوڵ لێ دەرێک نییە و ئەگەرم پیاوە ڕازەکات و باوەڕی بە یەکسانی هەیە بابێت خۆی سەوڵ لێ بدا هەتاکو دەستی تلۆق بکات و بزانێ کە تلۆقی دەست بە چەند دڵۆپە ئاوی جۆ و بڕێ پارە چارەسەرکرێ منم توانی کە لە دوای بیستنی ئەم و تێیان گۆچانەکەی خۆم بەشان و پشتیاندا بکێشم بەڵام ئەم کارم نەکرد بەڵکو بەرەو ئەوان ڕۆشتم وتم سەڵێکم بدەنێ بۆ ئەوەی لە لێخوڕینی کەشتێکەدا هاوکاریتان کەم ئەوان سەڵێکیاندا پێم و من سەرێکی سەوڵەکەم خستە ناو ئاوەکە و سەرەکەی تریم گرتە دەست و وەکو ئەوان سەوڵم لێدا و لە دوای ئەوەی کە دەجار سەوڵەکەی من کەوتە ناو ئاوەکە و هاتە دەرەوە بۆم دەرکەوت کە سەوڵ لێدان کارێکی سەختە و زوو مرۆڤ ماندووەکات و تەنها و کەسا ناتوانن سەوڵ لێ بدەن کە ماوەیەک ڕاهێنانیان لەسەری کردبێ و پاشان هەز بەمان دوێتی نەکەن ئەوەندەی پێنەچوو کە لەپی دەستم لە نزیک پەنجەکانە و تلۆقی کرد و پشتم کەوتە ئازارێک کە خەریک بوو لە هۆش بچم ویستم دەست لە سەوڵ لێدان هەڵبگرم بەڵام زانیم کە بمە گاڵتەچی سەوڵ لێدەرەکان و ئەوان هەتاوکو و ئەگەیەنە تەبەز پێم پێکەنن بۆیە لەو ڕۆژەدا ئەوەن دەست سەوڵم لێدا کە لە هۆش چووم و کرێکارەکانی کەشتێکە منیان بردە ژوورەکەی خۆمە و لەسەر جێگایەک منیان خەوان. ڕۆژی دوایی لەگەڵەوەشدا کە دەستەکانم پینەی پێوە بوو پشتم لەبەر سەوڵ لێدانەکەی ڕۆژی پێشوو هەرژانیە کرد دیسانەوە لە شوێنی سەوڵ لێدانەکە دانیشتن دەستم بە سەوڵلێدان کرد، لەو ڕۆژەدا هەستم کرد کە سەوڵلێدەرەکان بە چاوی ڕێزەوە ئەڕواننە من و بە منیان وت، تۆ گەورەی ئێمەی و ئێمە بەندەی تۆین و نابێت چیتر سەوڵلێ بدەی، ئەگەر نا ڕووی ئەم کەشتییە ئەبێتە سەقفی کەشتێکە و ئێمە لە کاتێکدا کە سەرمان بەرەو خوارەوەیە بەڕێدا ڕۆین. یەکێک لە سەوڵلێدەرەکان وتی، سینۆهە، خوایەکان جێگەی هەموو کەسێکیان لە دونیادا دیاری کردووە و جێی تۆ لە تەنیشت سەوڵەوە نییە، چونکە تۆ خاوەنی ئێمەی و ئێمە کە بەندەین ئەبێ لە پشت سەوڵەکانەوە دابنیشین بەڵام من گوێم نەدایە تێبینیەکەی ئەوان و بەردەوام سەوڵم لێدا و لە ڕۆژی سێمەوە هەستم کرد کە سەوڵ لێدانەکەم لە لا ئاسان بۆ و چیتر پشت و لەشم بە سەختی ژانی ناکرد بەرەبەرە ئازاری سەوڵ لێدان لە لەشم دەرچوو بۆم دەرکەوت کە ئەگەر چی قەڵەویەکەم کەمتر بۆتەوە بەڵام لە بری ئەوە بە ئاسوودەیەوە بەڕێدا ئەڕۆم و هەناسە بڕکێم پێناکەوێت و وەک ئەوە وابوو کە گەنجێتی لە دەست چووی ڕابردووم دۆزی بێتەوە خزمەتکارەکانی من کە لە کەشتێکەدا بوون گاڵتەیان بە منەکرد و ئەیانوت دوو پشک بە سینەوەی داوە یان ئەوێ ژۆک و دانیشتوانی تری ئاسۆ شێت بووە ئەگەر ناپیاوێک کە پزیشکی تایبەتی فرعونە لە تەنیشت سەوڵ لێدەرەکانەوە دانانی شێت و وەکو بەندەکان سەوڵ لێنادا بەڵام من شێت نەببووم چونکە نەمەویست بەردەوام ئەو کارە بکەم و ئەمزانی کە هەر ئەوەندە گەشتمە تەبەس ئیتر واز لە سەوڵ لێدانە هێنم بەم شێوەیە ئێمە گەشتینە تەبەس و هێشتا نەگەیشت بووینە شار کە هەڵکردنی بە بۆنی تەبەسی بۆ هێناین و من لە زەتم لەو بۆ ناکرد چونکە یەکێک کە لە تەبەسدا چاوی بە دنیا هەڵێنابێ و لەوێ گەورە بوو بێ هەرگیز بۆنە تایبەتەکەی فەرامۆش ناکا بەر لەوەی بچمە ناو شارەوە خۆم شوشت و بۆنم لە لەشمدا و کراسی باشم لەبەر کرد بەڵام کراسەکە بۆم گەورە بووە و خزمەتکارەکان لە لەربوونەکەم دڵگران بوون لە کاتێکدا کە من پێم ناخۆش نەبوو یەکێک لە خزمەتکارەکانم ناردە ماڵی خۆم لە تەبەست بۆ ئەوەی هاتنەوەی من بە موتی خزمەتکارم ڕابگەێنێ چونکە لە دوای ئەو جارەوە کە بە بێ ئاگادارکردنەوە هاتمە ماڵە و موتی تووڕە بوو کە بۆچی بە بێ ئاگادارکردنەوە هاتوومەتەوە نەمەوێرا بە بێ ئەوەی پێشتر پێی ڕابگەێنم بەرەو ماڵە بچم پاشان زێڕ و پارەم لە نێوان سەوڵ لێدەرەکاندا بەش کردووتم ئەمە بەخشی ئێوەیە جگە لە دەسەقی خۆتان بڕۆن و خواردنەوەی خۆش بنۆشتنەوە چونکە ئاتون خۆشگوزەرانی سادەی لەلایەن خەڵکیەوە پێخۆشە و خۆشگوزەرانی هەژارانی پێ خۆشترە لە هی دەوڵەمەندەکان، چونکە خۆشگوزەرانی هەژاران سادەیە. کاتێک کە ئەوان زێڕ و پارەکەیان لێم وەرگرت چارەیان بەیەکادا و یەکێکیان وتی ئێمە لە زێڕ و پارەکەت ئەترسێین، وتم بۆچی؟ ئەوتی چونکە تۆ ناوی ئاتونت بەسەردەمدا هێناوە و ئێمە ئەترسێین زێڕ و پارەکەی تۆ نەفرەتی لێکرابێ و ببێتە هۆی بەدبەختیمان تێگەشتم کە قسەکەی ئەوان بەهۆی ئەو متمانەیانە کە بە منیان هەبوو چونکە لە دوای کە من لەگەڵیاندا سەوڵم لێدا بەرامبەر بە من دڵنیایی و خۆشەویستێکی تایبەتیان پیا کرد بوو پێیانم وت نیگەران مەبن زێڕ و پارەکەی من نەفرەتی لێ نەکراوە و زێڕ و زیوەکە پەتیە و لەگەڵ مسی شاری ئاسۆدا تێکەڵ نەکراوە و ئەگەر ئەترسێن کە زێڕ و پارەکەی من بە نەفرەت کرابێ زوو بڕۆن و لەگەڵ خواردنەوەی خۆش و خواردنی باش بیگۆڕنەوە بەڵام هەراسانی ئێوە لە ئاتون نابەجێە چونکە ئاتون خویەکی ترسناک نییە ئەوان وتیان سینۆهە ئێمە لە ئاتون ناترسین چونکە کەس لە خویەکی بێدەسەڵات ترسی نییە بەڵام ئێمە لە فیرعەون ئەترسین چونکە ئەزانین کە ئەگەر فیرعەون بزانێ ئێمە خوایەکەی ئەو ناپەرستین ئەمان نێرێتە کانگا پاشان ئەوان لە کاتێکدا کە گۆرانیان ئەوت ڕێگەی مەیخانەکان و سۆزانی خانەکانیان گرتە بەر و من زۆر حەزمە کرد کە وەکو ئەوان گۆرانی بچڕم بەڵام ئابروو پلەوپایەکەم ڕێگەی پێنە ئەدام خزمەتکارەکانم کاتێکە بینیان ئەمەوێت لە کەشتێکە دابەزم بە منیان وت بستە با کەژاوەیەکت بۆ بهێنین بەڵام من چاوەڕوانی کەژاوم نەکرد و بە پێ ڕێگەی مەیخانەی کلکەی تیمساحم گرتەبەر و لە دوای ماوەیەک دووری مەریتم لەوێ بینی مەریت ئیتر وەکو ڕابردوو گەنج نەبوو بەڵام بە ژنێکی جوان لە قەڵەمەدرا و کاتێک کە ئەوم بینی هەستم کرد کە هیچ کاتێ ئەوەندە خۆشم نەویستوە کاتێک کە مەریت منی بینی دەستەکانی بە ئەژنۆێ ناو داچەمی و پاشان لێم نزیک بۆ و دەستی بە شانەکان و پشتم و سینە و سنگم داهێناوەتی سینۆها چی ڕوویداوە کەوا لەڕ بوویتە و چاوەکانت ئەدرەوشێنەوە وتم درەوشانەوەی چاوەکانم بەهۆی حەزی خۆشەویستیە و لەبەرەوە لەڕبوومەوە کە میست زووتر خۆم بگەێنمە تۆ و لەگەڵتدا ڕابێرم مەریدوتی مەگەر خێرایی لە سەفەرکردندا مرۆڤ لە ڕەکە وتم بەڵێ چونکە کاتێک کە مرۆڤ بە خێرایی ئەجوڵێتەوە چەوری لەش یەتوێتەوە و لە ڕیەکە مەرید و تیسینۆها لەگەڵەوەشدا کە تێگەم تۆ درۆکەی بەڵام لەزەت لە درۆکە دەکەم چونکە هەر شتێک کە بە قازانجی خۆشەویستی بێ ئەگەر درۆژ بێ هەرخۆشە بەڵام تۆ لە کاتێکی باش داهاتی چونکە ئێستا وەرزی بەهارە و زەوی و ئاسمان بۆ عشقبازی هانی هەموو بوونەوەرە گیانەوەرەکانەدا ئەگەرچی من لەڕ ببووم بەڵام کاپتا لە زوو قەڵەوتر ببوو ڕوانیم کراسێکی گران بەهای لەبەر کردبوو چەند ملوانکێکی زێڕی بە ملۆ کردبوو لەبان چاوە کوێرەکەی خۆی کەرتە زێڕێکی دانابوو چەند گەوهرێکیشی بە زێڕەکەەوە نووساندبوو کاپتا کاتێ منی بینی لە خۆشییا گریا و هاواری کرد پیرۆز بێ دەمڕۆ چونکە ئاغاکەی من لەم ڕۆژەدا گەڕاوەتەوە پاشان کاپتا منی بردە یەکێک لە ژوورە تایبەتەکانی مەیخانەکە و لەسەر فەرشی نەرم و ئەستوور داینیشاندم و مەریتیش باشترین خواردنی مەیخانەکەی بۆ هێناین و کاتێک کە خەریکی خواردن بووین کاپتاوتی سینۆها گەورەی من ئەو ڕۆژەی کە تۆوتت گەنمەکەت بۆ دابینکردنی تۆ بدەمە جوتیارە میسرەکان و لە کاتی خەرماندا بەرامبەر بە هەر پێوانە گەنمێ تەنها یەک پێوانە وەربگرمەوە وامزانی کە تۆ شێت بوویتە بەڵام ئەم کارەی تۆ ئێمەی لە تێکشکان قوتار کرد چونکە لە دوای ئەوەی من گەنمەکەتم بە سەروەرزێرەکاندا دابەش کرد و ئەوانیش چاندیان ئامی کاهینی گەورەی پرزگەی ئاتون بۆ گەیاندنی گەنم بەو شەڕکەرە میسرانەی کە لە غەزەدا بوون یان ئەوانەی لایەنگری میسر بوون و لەوێدا جەنگان فەرمانی دا کە دەست بەسەر گەنمی خاوەن مڵک و سەرمایەدارەکاندا بگیردرێ لە ئاکامدا گەنمی دەوڵەمەندەکان لەلایەن ئامی و بە فەرمانی فیرعەون و خویەکەی دەستی بەسەردا گیرا بەڵام کەس نەیەتوانی گەنمەکەی تۆ ببا چونکە ئێمە ئەو گەنمەمان دابووە وەرزێرەکان و ئەوانیش گەنمەکەیان چاند و لە دوای هەڵگرتنەوەی خەرمان من هەمان بڕە گەنمم لێ سەندنەوە و ئەم دووربینەی تۆ بووە هۆی ئەوەی کە گەنمەکەمان بگەڕێتەوە بۆ کۆگا. لە پاژەوە بیستم کە تۆ بە فەرمانی فیرعون بۆ بەستنی پەیمانانی ئاشتی بۆ سووریا ڕۆیشتووی و هەواڵی ڕێکەوتن نامەکە نرخی گەرمی دابەزاند و من کە لەو باوەڕەدا بووم کە لە دوای یاشتی بازر گانەکانی میسر گەنمێکی زۆر ئەنێرنە سووریا و نرخەکەی بەرزەبێتەوە ئەوەندەی کە ئەمبارەکان مانای گرت گەنمم کڕی و هەرکە تۆ لە سووریا گەڕێیتەوە هاتیە ئاسۆ و پەیمانی ئاشتەکەت دایە دەست فیرعەون کەشتیە میسرەکانی پڕ لە گەنم ڕێگەی سووریان گرتە بەر و گەنم نرخی هەڵسایەوە بەڵام هێشتا گەنم هەر بەرزەبێتەوە چونکە زستانی ئەمساڵ نەبوونی سەرتاسەری میسرەگرێتەوە چونکە وەرزێرە میسرەکان بە بەهانەی ئەوەی کە گوای ئامون چێلگە و دەغڵ و دانەکانی ئەوانی نەفرەت کردووە گەنمیان نەچاندووە لە کاتێکدا کە من ئەزانم نەفرەت لێکەوتنی گەنم ڕاز نییە و ئەو پەڵانەی کە بە گەنمەکەەوە ئەبینرێن بریتە لە خوێن یان مادەیەکی تر کە کاهینەکانی ئامون و مریدەکانیان بەگەنمی وەرزێرەکانی داکەن بۆی جوتیاران بترسێنن بەڵام ئەگەر من و تۆ ئەم بابەتە بە جوتیاران بڵێین ئەوان باوەڕ ناکەن و دڵنیان کە ئامون زەویەکانی ئەوانی بە نەفرەت کردووە کاپتاوتی سینۆها گەورەی من ئێمە لە سەردەمێک داژین کە دەوڵەمەندەکان بە هەموو جۆرە ئامرازێک دەوڵەمەندترە بن و تەنانەت لە گۆزەی کۆنیش ئەکرێ بۆ پیاکردنی زێڕ و پارە سوود وەربگری و ئەبێ پێت بڵێم کە لە زستانی ڕابردوودا من سەد جار سەد گۆزەی کۆنم فرۆشت وتم کابتا تۆ ئەم هەموو گۆزە کۆنێت لە چۆ هێنا کە دوای فرۆشتت کاپتاوتی من هەرکەزانیم کۆمەڵی خەریکی کڕینەوەی گۆزەی کۆنن بەندەکانی خۆم ڕاستپارد کە بڕۆن و لە هەموو شارەکاندا گۆزەی کۆنە بکڕنەوە بهێنن ئەوانیش بە کەشتی گۆزە کۆنەکانیان ئەناردە ئێرە و من لێرەوە بۆ میسری خوارم ئەبرد و لەوێدا ئەم فرۆشت وتم لە میسری خوارودا گۆزەی کۆنە بە کەڵکی چی دێت کاپتا وتی لێرەدا بڵاویان کردوتەوە کە لە میسری خواروو بۆ ڕاگررتنی ماسی لە ئاوی سوێردا شێوازێکی نوێیان دۆزیوەت و کە پێویستیان بە گۆزەی کۆن هەیە بەڵام من ئەزانم کە ئەم پروپاگەندێ ڕاز نییە چونکە گۆزەی کۆن لە میسردا کەڵکی لێوەرناژیررێ بەڵکو بە کەشتی بۆ سووریایە بن و کەس نازانێت کە لە سووریادا گۆزەی کۆن بە کەڵکی چی دێ بابەتی گۆزە کۆنەکانی میسر کە بۆ سووریاچێت زۆر بۆتە هۆی سەرسوڕمانی من چونکە هەرچەندە بیرم کردەوە نەمتوانی تێبگەم کە سریانیەکان گۆزە کۆنەکانی میسریان بۆ چییە بەڵام لەبەرەوەی کە بابەتی گەنمەکە گرنگتر بوو کێشەی گۆزەکانم لەبیر خۆم بردەوە بە کاپتاموت هەرچەند ئەتوانی گەنم بکڕەوە بەڵام ئەو گەنمە بکڕەوە کە بە چای خۆت ئەیبینی نەک ئەو گەنمە کە هێشتا نەڕواوە یان ڕواوە و هێشتا پێنەگەشتووە ئەگەر بۆ کڕینی گەنمەکە پێویستت بە زێڕ و پارە بوو هەرچیەکم هەیە بیفرۆشە و زێڕ و زیو بۆ کڕینی گەنم پەیدا بکە چونکە من لەبەرەوەی کە خۆم کێڵگە نەچێنراوەکانی میسرم بینی دڵنیام کە لە زستانی داهاتوودا برسێتی ئەم وڵاتە گرێتەوە لەبەرەوەی کە بیستومە بڕێکی زۆر گەنم بەرەو سووریا بارکراوە ئەگەر ئەتوانی بەشێک لەو گەنمە لە بازرگانە سووریەکان بکڕە و بۆ میسری بگەڕێنەوە کاپتاوتی گەورم تۆڕازەکەیت و ئەگەر ئێمە ئەمڕۆ گەنم بکرینەوە تۆ لە ئایندەدا ئەبیتە دەوڵەمەندترین پیاوی میسر و لە فیرعەون دەوڵەمەندترەبی بەڵام بازرگانەکانی سووریا کە بە بۆنەی بەرقەراری ئاشتیۆ گەنمیان کڕیوەتەوە و لە ژێر دەسەڵاتی ئێمە دەریان کردووە لە ئێمە زیرەکترن و ئەوان ئەوەستن هەتا و کاتی کە نەبوونی و برسێتی بەسەر میسڕدادێت و ئەو کاتە هەمان ئەو گەنمە ئەگەڕێنەوە بۆ میسر و بە دەبەرامبەری نرخی کڕین پێمانی ئەفرۆشنەوە و ئەم ئامیە نەفامە کە کاهینی گەورەی پەرستگای ئاتونە نەیەتوانی لەوە تێبگا کە بارکردنی ئەو هەموو گەنمە بۆ سووریا هیچ دەغڵ و دانێ لە وڵاتدا ناهێڵێتەوە چەند ساتێ دوای ئەوە لە بەرەوەی مەریت هاتە ژوورەکەەوە من بابەتی گەنم و نەبوونی داهاتووی میسرم فەرامۆش کرد و لە دوای هاتنی مەریت کاپتا لە ژوورەکە چووە دەرەوە چونکە کاتی نووسن بوو کاتێک کە مەریت هۆدەکەی بەجێ ئەهێشت کە من پشوو بدەم ئەو دەمە هەستمە کرد کە من لەگەڵ بوونی ئەم ژنەدا چیتر تەنها نیم و نابێت من بەسینەوەی گۆشەگیر ناو ببەن ڕۆژی دواتر تەهوتی بچووکم بینی و ئەو بەرەو من ڕای کرد و دەستە بچووکەکانی خۆی بە دەوری ملمدا ئاڵاند و بەو شێوەی کەمەریت لە کەشتەکەدا فێری کرد بوو بە باوە بانگی کردم و من لەو هزرە بە هێزەی سەر سوڕماو بووم کە هێشتا منی لە بیر مابوو مەریت پێمی وت کە دایکی ئەم مناڵە مردووە و لەبەرەوەی کە من ئەوم بۆ خەتەنەکردن بردبوو بە خێوکردنی ئەو لە ئەستۆی مندایە و لە لای خۆم ڕایەگرم بە زووی تەهوت لە باڕەکەی کلکی تیمساعدا بۆ خۆشەویستی هەموو مشتەریەکان و هەریەکە لە مشتەریە هەمیشەییەکانی ئەوێ بۆ ئەوەی مەریت خۆشحاڵ بکەن بە پێویستیانەزانی کە دیاری و شتومەکی یاریکردن بۆ تەهود بکڕن پاشان تەهود هاتە ماڵی من و موتی کامیشە ئەیوت پێویستە مناڵەت هەبێ بە بینینی ئەو خۆشحاڵ بوو کاتێک کە تەهوتم ئەبینی کە لە ژێر سێبەری دارەکاندا یاریەکە یان لەگەڵ مناڵاندا ڕاکە کەوتمەوە یادی سەردەمی مناڵی خۆم لە تەبەس و هاتەوە بیرم کە منیش وەکو تەهود بە مناڵی ئەوها حەزم بە یاریکردن بوو ئەو مناڵە بە جۆرێک لەمانەوە لە ماڵی مندا خۆشحاڵ بوو کە شەوانیش هەر لەوێ ئەمایەوە و شەوان لە تەنیشت خۆمەوە دامە نیشاند و لەگەڵەوەشدا کە تەمەنی کەم بوو دەرسم پێوت هەرزوو بۆم دەرکەوت کە تەهود مناڵێکی وەشار بوو توانای وێنەکێشانی هەبوو زوو هێماکانی لەبەرە کرد و بڕیارمدا کە بینێرمە یەکێک لە باشترین قوتابخانەکانی تەبەست بۆی لەگەڵ مناڵی گەورەکاندا لە قوتابخانە بخوێنێت و مەریت لەم بڕیارەی من زۆر دڵخۆش بوو. موتی هەموو ڕۆژێ بە هەنگوین شیرینی بۆ تەهود دروزە کرد و خواردنی بەتامی ئەدا پێی و لە باوەشی خۆیدا ئەینواند و چیرۆکی بۆ ئەوت تا بنوێ ئەگەر بارودۆخی کۆمەڵاتی تەبەس نائارام نەبوایە من لەو ژیانە ئارامە هەستم بە بەختیاریە کرد بەڵام وەزعی تەبەس خراپترە بوو ڕۆژ نەبوو کە کۆمەڵێک لە شەقامەکاندا لەسەر ئاتون و ئامون بە شەڕ نێن و یەکتر بریندار نەکەن پاسەوانەکانی فیرعەون ئەو کەسانەی کە لە پێکادانەکاندا پاڵپشتیان لە ئامونە کرد دەستگیرە کرد و ئەوانیان بە کەشتی یان لە ڕێگەی وشکانیەوە بۆ کانگەکانە نرد و ئەگەر ژنیش بوونایە ئەیان نردنە کێڵگەکانی ئاتون کە لەوێدا کشت و کاڵ بکەن بەڵام کاتێک کە ئەم ژن و پیاوانیان لە تەبەز دوورە خستەوە ئەوان وەکو شەهیدە قارەمانەکان ڕێگەی کێڵگە و کانگەکانیان ئەگرتە بەر و خەڵکی گوڵیان هەڵەدایە ژێر پێیانەوە و دا ئەچەمینەوە و